کاسێتی سێیەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی دووەم لە لاپەڕە شەست و نۆ. کەواتە نامەبەرەکە ئەمە بوو. هەناسەیەکی هەڵکێشا، بۆی دەرکەوت بۆچی کەناری نامەکان تەڕ بوو و کونی تێدا بوو. بۆچی ئەم فیکرەی لەو پێش نەکردبۆوە، ئێستا دەیزانی بۆچی فەیلەسووفەکە دەیگوت، هەر کاتێک نامەت نووسی ئەندازەیەک قەند یا شیرینی بخەرە سەر پاکەتەکە. سۆفیا بە جۆرێک کە خۆی دەیویست بە فیکر نەبوو. بەڵام کێ دەیزانی کە نامەبەرەکە سەگێکی فێرکراوە؟ ئەمە ئەندازەیەک نائاسایی بوو. کەواتە پەیداکردنی شوێنی زاناکە بە هۆی نامەبەرەکەوە شیاو نەبوو. سۆفیا پاکەتە گەورەکەی کردەوە و دەستی کرد بە خوێندنەوەی. فەلسەفەی ئاتین. سۆفیای خۆشەویست! کاتێک ئەم نامە دەخوێنیتەوە لەوانەیە هێرمێست، دی بێت، ئەگەر نەتدیوە واتە لەوانەیە هێرمێس ت دی بێت، ئەگەر نەتدیوە پێت ڕادەگەیەنم کە هێرمێس لە مرۆڤ ژیرترە. هەر جۆرێک بێتەوە هەرگیز هەوڵ نادا خۆی ژیرتر لەوە کە هەیە پیشان بدات. لەوانەیە تێگەیشتبێتی کە ناوەکەشی بێمانا نییە. لە ئەفسانەکانی یۆناندا هێرمێس نامەبەری خودایانە، بەتایبەت خودای دەریاوانەکان، بەڵام ئێستا ناچینە ناو ئەم باسەوە. گرنگ ئەوەیە کە هێرمێس خۆی ناوی هێرم تیکی لە خۆی نا، کە بە واتای نهێنی یا دەست پێنەگەیشتوو و لەگەڵ ڕۆڵی هێرمسدا دێتەوە کە دوو کەس لە یەکتر دەشارێتەوە. ئەمە لە ناساندنی نامەبەر کە ناوەکەشی پڕ مانایە و کرداریشی زۆر باشە. بگەڕێینەوە بۆ فەلسەفە بەشی یەکەمی ئەم ئەم وانەیەمان لە باسەکانی پێشوودا تەواو کرد. مەبەستم زانا سروشتیەکانە و جیاوازی تەواوی ئەوان لەگەڵ جیهانی ئەفسانەکان. ئێستا دەچینە سەر باسی سێ فەیلەسوفی مەزن، سوقرات، ئەفلاتون، ئەرستۆ. ئەم سێ کەسە هەریەک بە شێوازی خۆیان کاریگەرییان لەسەر تەواوی ئەوروپا هەبووە. فەیلەسوفە سروشتیەکانیان بە زانایی پێش لە سوقرات ناو دەبرد، چونکە لە پێش یا چونکە پێش لە سوقراتەوە بوون. ئەڵبەت دیمۆکریتۆس ماوەیەک پێش لە سوقرات مرد. بەڵام فیکرەکانی ئەو هەمووی پەیوەندی بە فەلسەفەی پێش سوقراتەوە بوو. سوقرات هەم لە بواری شوێن و هەم لە بواری کات نوێنەری دەورانێکی نوێ بوو. ئەو یەکەمین زانای لەدایکبووی شاری ئاتین بووە و لەگەڵ دوو جێگرەکانیدا لەو شارەدا دەژیان و کاریان دەکرد. بە بیرت دێ کە ئاناکسا. گۆراسیش لەم شارەدا ماوەیەک ژیا، بەڵام دەریانکرد، چونکە وتی هەتاو بەردێکی گەورەی سوورەوە بووە، چارەنووسی سوقرات لەمە خراپتر بوو. شاری ئاتێن لە دەورانی سوقراتەوە بووە ناوەندی فەرهەنگی یۆنان. گۆڕانی چۆنیەتی بەرنامەی کاری فەلسەفە و تێپەڕکردنی فەلسەفەی سروشتی بۆ لای بیرۆکەی سوقرات جێی سەرنج بوو. بەڵام پێش لەوەی لەگەڵ سوقراتدا ئاشنا بین، دەمەوێت کورتەیەک دەربارەی سوفستاییەکان باس بکەم کە لە کاتی سوقراتدا مەیدانداری ئاتێن بوون. وا دیارە مێژووی بیرۆکەکان وەک شانۆیەک دەچێت لە ناو چەند پەردەدا. مرۆڤ ناوەندی هەموو شتێک. ئاتێن لە دەوری چوار سەد و پەنجا ی پێش زین، ناوەندی فەرهەنگی دونیای یۆنان بوو. فەلسەفە لەمە بەدواوە ڕەوتێکی تازەی لە خۆ گرت. زانا سروشتیەکان زۆرتر لە فکری سروشت و دونیای مادیدا بوون. هەر بۆیە لە مێژووی زانستدا جێگەیەکی گرنگیان هەیە. سەرنجی ئاتێن ئێستا بۆ لای کەسێکی تر ڕاکێشراوە بەرە بەرە جۆرێک ئازادی، کۆمەڵگەی مەدەنی دادگای مافدەر دروست بوو. بۆ ئەوەی کە دیموکراسی کاری پێ بکرێ دەبێ خەڵک پەروەردە بن ک تاکوو بتوانن لە ڕەوتی دیموکراسی دا هاوبەش بن. لە دەورانی خۆمان دا دەبینین کە هەر جۆرە دیموکراسییەکی نوێ پێویستی بە ڕوونکردنەوەی فیکری هەیە. بۆ خەڵکی ئاتێن گرنگترین و پێویستی ترین شت شارەزایی لە زانستی قسە کردن و وتەبێژییە کە بە واتای گەیاندنی مەبەست بە جۆرێکی بڕوا پێکراو بوو. لەم کاتەدا کۆمەڵێک مامۆستا و زانای گەڕاڵ لە وڵاتە داگیرکراوەکانی یۆنان هێرشیان بۆ ئاتێن برد. ئەمە یا ئەمانە خۆیان بە سوفستائی دەناساند. ئەم وشەیە بە واتای خاوەن عەقڵ و کەسی زانا و ئاگادارە. ئەوان لە ئاتێندا لە ڕێگەی وانەوتنەوە بە هاوڵاتیان ژیانیان دابین دەکرد. سوفستایان خاڵێکی هاوبەشیان لەگەڵ زانا سروشتیەکاندا هەبوو، ئەمانەیش بە چاوی ڕەخنەوە لە ئوستورەکانی لە ئوستورەکان دەیان ڕوانی. ئەوان هەروەها خەیاڵاتی فەلسەفی بێ سوودیان ڕەت دەکردەوە، بڕوایان وابوو کە پرسیارە فەلسەفیەکان ئەگەریش وەڵامیان هەبێ لە توانای مرۆڤدا نیە کە لە ڕاستی نهێنیەکانی سروشت و جیهان تێبگات. ئەم بۆچوونە لە فەلسەفەدا بە شکگەرایی ناودەبرێت. بەڵام تەنانەت ئەگەر نەیشتوانرێ وەڵامی هەموو نهێنیەکانی جیهان بزانرێ، ڕوون دەبێتەوە کە خەڵک فێر ببن چۆن لەگەڵ یەکدا ژیان بکەن و لەم ڕووە سۆفستاییەکان سەرنجی خۆیان دایە مرۆڤ و جێگای مرۆڤ لە کۆمەڵگەدا. شکگەرایی بە مانای سکێپتیسیزم دێت. پرۆتۆگۆراس چوار سەد و هەشتا و پێنج بۆ چوار سەد و دە پێش زایین، کە یەکێکە لە سۆفستاییەکان، وتی، مرۆڤ پێوانەی هەموو شتەکانە. مەبەستی ئەوەیە کە کێشەی ڕاستی و ناڕاستی، چاکە و خراپە و هەتا دوایی، دەبێت لەگەڵ پێویستییەکانی مرۆڤدا لێی بکۆڵرێتەوە. کاتێک پرسیاریان لێ کرد ئایا بڕوات بە خودایانی یۆنانی هەیە، وەڵامی دایەوە، پرسیارێکی ئاڵۆزە و تەمەنی ئێمە کەمە. کەسێک کە نەتوانێ بە بێ لادان بڵێ خوداکان هەن یان نا بە بێ بڕوا دەیناسن. سۆفستاییەکان زۆربەیان کەسانێکی زۆر گەڕیدە بوون و شێوە و جۆراوجۆرەکانی دەسەڵاتیان دیبوو. ڕێوڕەسم و یاسا ناوچەییەکان لە شار فرمانە جیاجیاکانی یۆناندا جیاواز بوو. بەو هۆیەوە سۆفستاییەکان ئەم باسەیان هێنایە پێش کە چ شتێک لە ئێمەدا سروشتییە و چ شتێک کۆمەڵگا فێرمان دەکات. بەو کارە ڕێگەیان بۆ ڕەخنەی کۆمەڵایەتی لە شارفرمانی ئاتێنیدا کردووە. بۆ نموونە وتیان کە وشەی شەرمی سروشتی هەمیشە گونجاو نییە. ئەگەر بینا بێت شەرم ئاسایی بێ، کەواتە کێشەیەکی بنەڕەتییە و لەگەڵیدا دێینە سەر دونیا. سۆفیا، ئایا شەرم بە ڕاستی سروشتییە یا کۆمەڵگا فێرمان دەکات؟ بۆ مرۆڤی بەئەزموون وەڵام ئاساییە. لە سەرەتادا باسێکی کۆمەڵایەتییە و خوویەکی ناو کۆمەڵگایە. دەتوانین مەزەندە بکەین کە سۆفستاییەکان بە وتنی ئەم باسە کە ڕاست و ناڕاست پێوانەیەکی ناڕاستی هەیە. لە ئاتێندا چ هەراوهۆریایەکیان سازاند، بەڵام سوقرات هەوڵی دا بیسەڵمێنێ کە بەشێک لەم پێوانانە هەمیشەییە و بۆ هەمیشە نەگۆڕا. سوقرات کێ بوو؟ سوقرات چوار سەد و حەفتا بۆ سێ سەد و نەوەد و نۆ ی پێش زایین، لەوانەیە سەمەرترین ڕووخسار بێ لە تەواوی مێژووی فەلسەفەدا. سوقرات تەنانەت ڕستەیەکی نەنووسی، بەڵام یەکێکە لەو زایەنایانە کە لەسەر بۆچوونی ئەورووپاییەکاندا کاریگەرییەکی زۆری دانا و مردنی ناڕەوای ئەو ئەم کاریگەرییەی چەند بەرابەر کرد. دەزانین کە سوقرات لە ئاتێن چاوی بە دنیا هەڵهێناوە و، زۆربەی تەمەنی خۆی لە مەیدان و کۆڵان و کۆڵان و شەقامی ئەو شارەدا لە باس و خواست لە گەڵ خەڵکدا بردە سەر. دەیوت، دارەکانی دەرەوەی شار هیچ شتێک فێری من ناکەن. سوقرات لە بیرکردنەوەدا دەیتوانی بۆ چەند کاژمێر بە سەر پێوە بوەستێت. سوقرات لە ماوەی ژیانیدا پیاوێکی نهێنی دیار بوو و دوای مردنی بووە پشتگیری بەشێکی زۆر لە ڕێبازە فەلسەفیەکان. هەر ئەو سڕ و نهێنی بوونەی بووە هۆی ئەوەی کە ڕێبازە فکریە جیاوازەکان هەر یەکەیان ئەو لە خۆیان بزانن. دیارە کە مرۆڤێکی زۆر ناشرین بووە. گەدەیەکی زل، چاوی بەرز و دەرتۆقی و لووتی پان و کورت. بەڵام دەیان وت دەروونی زۆر خۆشەویستە. هەر وا سەبارەت بەو وتوویانە کە هەرچەندە لە ڕابردووی ئێستادا بگەڕێیت کەسێکی وەکوو ئەو پەیدا ناکەیت. مرۆڤێکی بەو جۆرە بەهۆی هەڵسووڕانی فەلسەفییەوە سزای سێدارەیان بەسەردا سەپاند. ژیانی سوقرات زۆرتر لە ڕێی نووسراوەکانی ئەفلاتوونەوە دەناسین کە یەکێکە لە شاگردەکانی سوقرات و خۆیشی بووە بە یەکێک لە ناودارترین زاناکانی مێژوو. ئەفلاتوون چەند وتار و باسێکی وەکوو شانۆنامەی دەربارەی فەلسەفی نووسی و سوقراتی لەم باسانەدا بە لایەنی سەرەکی و هەروەها بەرامبەری وتارەکەی دانا. ئەفلاتوون فەلسەفەی خۆی لە زمانی سوقراتەوە دەردەبڕی، بۆیە ناتوانین بزانین ئەو شتانەی کە ئەفلاتوون ئاڕاستەی ئەوی کردووە هەرگیز لە زمانی سوقرات هاتووەدە دەر. بۆیە جیاکردنەوەی وتەکانی سوقرات لەگەڵ فەلسەفەی ئەفلاتووندا کارێکی ئەستەمە. ئەم کێشە بۆ زۆریەک لە کەسایەتیکانی مێژوو کە نووسراوێکیان لە خۆیانەوە جێ نەهێشتووە ڕووی داوە. نموونەی ڕوون عیسایە. ناتوانین دڵنیا بین کە عیسا بە ڕاستی ئەو شتانەی وتووە کە مەتا یاخود لۆتا بۆ ئەویان گەڕاندووەتەوە. بەم جۆرە وتارە ڕاستەقینەکانی سوقراتیش لە ژێر پەردەی سڕ و نهێنیدا دەمێنێتەوە. بەڵام ئەوەی کە سوقرات بە ڕاستی کێ بوو گرنگ نییە. وێنەی سوقرات بووە کە لە ڕوانگەی چاوی ئەفلاتوونەوە زیاتر لە دوو هەزار و چوار سەد ساڵە زاناکانی جیهانی ڕۆژاوای خستۆتە فیکرەوە. هونەری باس و خواست ئاخاوتن. تایبەتمەندی سوقرات یا تایبەتمەندی سەرەکی هونەری سوقرات ئەوەیە کە لە ڕوودا نایەوێت کەسێک فێر بکات. بە پێچەوانەوە پێی خۆش بوو وا خۆی پیشان بدا کە دەیەوێ شت فێر بێت. کەواتە لە جیاتی ئەوەی وەکوو مامۆستاکانی کۆن وانە بڵێتەوە، دەست دەکات بە باس و خواست و گفتوگۆ. ئەگەر تەنیا گرنگی بە بیستن بدایە، ئەوە زانایەکی بەو جۆرە ناودار نەدەبوو و سێدارەشی بەسەردا نەدەسەپێنرا. شێوازی ئەو بە تایبەت لە تەزفیەکردنی باسەکانیدا ئەو بوو کە سەرەتا تەنیا پرسیاری دەکرد، دەڵێیت هیچ نازانێت. زۆربەی کات لە کاتی گفتوگۆ ئەو کەسانەی کە لەگەڵیدا هاوڕا نەبوون دەیخستنە بارودۆخێک کە هەستیان بە کزی هۆکارەکانیان دەکرد و سەرەنجام ناچار دەبوون کە چاک و خراپ لێک جیا بکەنەوە. سوقرات دایکی مامان بوو، دەیوت هونەرەکەی وەکوو هونەری مامانی دەچێت. مامان خۆی نازانێ بەڵام بەڵام زیکردن ئاسان دەکاتەوە. سوقراتیش بەم جۆرە ئەرکی خۆی بەوە دەزانی کە یارمەتی کەسانی تر بدات بەڵکو تێگەیشتنێکی دروستیان دەربارەی جیهان ببێت کەس ناتوانێ ئەوە بە ئێمە ببەخشێت تەنیا هەستێک کە لە دەروونمانەوە دێ دەتوانێت بە تێگەیشتنی ڕاستەقینە بگات ئەگەر دروستتر بڵێین زی کردن ڕووداوێکی سروشتیە هەر بەو جۆرە هەر کەس کە عەقڵی دەروونی خۆی بخاتە کار دەتوانێ لە ڕاستییە فەلسەفییەکان تێبگا. کەڵک وەرگرتن لە عەقڵی دەروون بە مانای دۆزینەوەی دەروون و کەڵک وەرگرتن لەو شتەی لە دەروونمان دا نهێنی و داپۆشراوە. سوقرات بە دەرهێنانی ڕۆڵی نەزانی خەڵکی دەخستە سەر ئەوەی کە عەقڵی ئاسایی خۆیان بخەنە کار. سوقرات خۆی ئەدا لە نەزانی و وا هەڵسوکەوتی ئەکرد بە وێنەی کەم عەقڵێک، ئەمە بە لە خۆ نەزانیدانی سوقرات ناو دەبەن. ئەم کردەوەیە ئەو توانایەی ئەدایە ئەو کە بەردەوام خاڵی لاوازی بیر و بۆچوونی بەرامبەرەکەی دەربخات. هیچ کەسێکیش نەبوو کە ئەم کارە لە مەیدانی ناو شاردا ئەنجام بدا، کەسێک کە گرفتاری سوقرات دەبوو، دەبووە گاڵتەجاڕی خەڵک. کەواتە زۆر سەیر نیە کە خەڵک بەرە بەرە لێی بێزار بن بە تایبەت ئەو کەسانەی کە لە کۆمەڵگادا پلە و پایەیەکیان هەبوو ئەم باسە ناودارە کە ڕۆژێک سوقرات وتی ئاتین بە وێنەی ماینێکی تەمەڵ و سستە کە من وەکو مێشێک بە ئازاردانم دەیخەمە جوڵە و بزە. سۆفیا مرۆڤ چی لە مێش دەکات؟ ئیلهامی خودای سوقرات بە مەبەستی ئازار هاوشێوەکانی خۆی دەگەست. شتێک لە دەروونی شتێک لە دەروونیدا پێملی دەکرد بەو کارە. هەمیشە دەیوت لە دەروونی خۆیدا ئیلهامی خودا دەبیستێت. سوقرات بەردەوام لەگەڵ لەسێدارەدانی مرۆڤ دژایەتی دەکرد. ئەو هەرگیز ئامادە نەبوو دوژمنە سیاسییەکانی خۆی ناو بزڕێنێت. هەر ئەوە لە ئەنجامدا بووە هۆی مردنی. لە سێ سەد و نەوەد و نۆ پێش زایین تاوانبار ناسرا بەوەی کە خودایانی تازەی هێناوە و لاوەکانی تووشی گەندەڵی کردووە و بڕوای بە خوداکانی جێی بڕوای ئێمە نییە. لیژنەیەکی دادوەری پێنج سەد کەسی بە زۆرینەیەکی کەمەوە ئەویان بە تاوانبار ناساند. پێدەچێ سوقرات دەیتوانی داوای لێبوردن لە دادگا بکا. لانیکەم دەیتوانی لە ئاتیێن بچێتە دەر و گیانی خۆی ڕزگار بکا. بەڵام ئەگەر وای بکردایە چیتر سوقرات نەبوو. سوقرات بۆ ئاهەنگی دەروون و ڕاستی و چاکە زۆرتر لە گیانی خۆی نرخی دادەنا. سوقرات لێژنەی دادوەری دڵنیا کردەوە کە بۆ خێر و قازانجی وڵاتەکەی کاری کردووە. بەو جۆرەش پێملیان کردە چ جامی شەوگەران هەڵدات. دوای ماوەیەک لە بەرچاوی هاوڕێکانیدا ژەهرەکەی نۆشی و گیانی سپارد. سۆفیا، بۆچی؟ بۆچی دەبێت سوقرات بکوژرێت؟ ئەم پرسیارە دوو هەزار و چوار سەد ساڵە هەموو کەس دەیکات. بە هەر حاڵ ئەو تەنیا کەسێک نییە کە تا کۆتایی تاڵی ڕێگاکەی ڕۆیشتووە و بە هۆی بیر و باوەڕیەوە گیانی لەدەست داوە. کەسێکی تر هەر بەو جۆرە کە باسمان کرد عیسایە. ئەم دوو کەسە لە چەند خاڵدا لێکەوە نزیکن، عیسا و سوقرات، تەنانەت بۆ هاو دەورانەکانیشیان کەسانێکی سڕدار و نهێنی و نەزانراو بوون. هیچ کامیان باسە پەروەردە پەروەردەییەکانی خۆیان نەنووسی. بۆیە ئێمە ناچارین پەنا بەرینە بەر ئەو وێنانەی کە شاگردەکانیان لەوانیان دروست کردووە. بەڵام ئەوە باش دەتزانین کە هەردووکیان مامۆستای ئاخاوتن و گفتوگۆ بوون. هەردووکیان بە دەنگێکی ئەوەندە دڵنیاوە ئەدوان کە ئەیانتوانی مرۆڤ تووڕە یا عاشق بکەن. هەردووکیان بە ڕەخنەوە بەرەنگاری هەر جۆرە نابەرابەری و بێدادییەک دەبوونەوە لە ئەنجامدا هەردووکیان گیانیان لەسەر کردەوەکانیان دانا. دادگاییکردنی سوقرات و دادگاییکردنی عیساش لە یەکەوە نزیکە. هەردووکیان بێشک دەیانتوانی داوای لێبووردن بکەن، بەڵام هەردووکیان هەستیان کرد پەیامێکیان لەسەر شانە و ئەگەر تا کۆتایی ڕووناکی نەڕۆن، خەیانەتیان بە بەڵێنەکانی خۆیان کردووە. بۆیە بوێرانە چوونە پێشوازی مردن و هەر بۆیەش لە دوای مردن لایەنگرانی زۆریان پەیدا کرد. نامەوێ عیسا و سوقرات بخەمە یەک لای کێشانەوە. تەنیا دەمەوێت سەرنجت ڕابکێشم کە هەردووکیان پەیامێکیان پێ بوو، پەیامەکەی ئەوان لە نەترسی و ئازایی ئەوان جیا نەدەکرایەوە. جۆکەرێک لە ئاتینۆ. سۆفیا ئێستا باسی سوقرات تەواو نەبووە. ڕێوڕەوشی ئەومان نەدی. بەڵام بەرنامەی کاری فەلسەفی ئەو چی بوو؟ سوقرات هاودەورەی سۆفستاییەکان بوو وەکو ئەوان ئارەزوومەندی مرۆڤ بوو. ئەڵبەت جێگەی مرۆڤ لە کۆمەڵگادا نەک هێزە سروشتیەکان، سیسرۆن، زانای ڕۆمی، چەند سەد ساڵ دوای ئەو وتی. سوقرات فەلسەفەی لە ئاسمانەوە هێنایە خوار بۆ زەوی، فەلسەفەی بردە ناو شارەکان و خانوەکان و فەلسەفەی زاڵ کرد بەسەر ژیاندا. سۆفیا دەزانی چی دەڵێم؟ چونکە هەستی جیاوازی لە نێوان سۆفیست و فەیلەسوف بۆ درێژەی وانەکەمان زۆر گرنگە. سۆفستاییەکان بۆ فێرکردنە بچووکەکانی خۆیان پارەیان وەردەگرت. لەم جۆرە مرۆڤە سۆفیستانە لە کۆنەوە زۆر هاتوون و ڕۆیشتوون و مەبەستم لە لافاوی مامۆستا و خۆسەپێنەکانە کە شانازی بە وردە زانایی خۆیانەوە دەکەن یا دەرباری باسێکەوە کە هیچی نازانن. شانازی دەکەن کام و شتێکی لێ دەزان؟ تۆ لە ماوەی کورتی ژیانتدا لەوانەیە چەند کەسێکی بەو جۆرەت بەرچاو کەوتبێت زانای ڕاستەقینە کەسێکی بە تەواوی جیاوازە دروست خاڵی بەرامبەری ئەوانێ زانا دەزانێ کە بەڕاستی کەم دەزانێ هەر بۆیە بەردەوام لە هەوڵدایە بگاتە ڕوانینی ڕاستەقینە سوقرات یەکێک لە مرۆڤە تاقانەکان بوو دەیزانی دەرباری ژیان و جیهان هیچ نازانێت و ناڕەحەت بوو کە ئەوەندە کەم دەزانێت، کەواتە زانا دەزانێ کە چ ئەندازە نەزانە و ئەم نەزانیە ئازاری ئەدات. بەو جۆرەش ئەو لە هەموو ئەو کەسانەی دەرباری زانیاریە نەزانراوەکانی خۆیان باس دەکەن زاناترە، پێشتر وتمان هەر کەس کە نەزانێت و بزانێ کە نازانێ لە هەموو کەس زاناترە. سوقرات خۆی وتی شتێک باش دەزانم ئەویش ئەوەیە کە هیچ نازانم. ئەم وتەیە لە مێشکتدا بێڵەرەوە، چونکە تەنانەت لە نێوان زاناکاندا دانپیانانێکی زۆر گرنگ و نەبینراوە. سەرەڕای ئەوە دانپیادانانێکی لەو جۆرە لە بەرگوێی خەڵکدا پڕ مەترسییە و لەوانەیە گیانی مرۆڤ بکەوێتە مەترسییەوە. ئەو کەسانەی پرسیار دەکەن بەردەوام مەترسیدارترین کەسانن. وەڵامدانەوە مەترسییەکی زۆری نییە. پرسیارێک دەتوانێ زیاتر لە هەزار وەڵامی هەبێ هەروەها پڕ مەترسی بێ. داستانی زووبەر گینۆی پاشا لە بیرە پاشا لە ڕاستیدا ڕووت بوو، بەڵام هیچ یەک لە دەرگاوانەکانی بوێری ئەوەیان نەبوو قسەیەک بکەن. لە ناکاو منداڵێک هاواری کرد پاشا هیچی لە بەردا نییە. سۆفیا ئەم منداڵە کە بە شەهامەت بوو، دروست وەکوو سوقرات کە توانی بە ئێمەی مرۆڤ بڵێ کە چەندە کەم دەزانین. دەربارەی هاوشێوەبوونی فەیلەسووفەکان و منداڵان لەوە پێش باسمان کردبوو. بە وتەیەکی ڕاستتر، مرۆڤ ڕووبەڕووی چەند پرسیارێکی سەغڵەتە کە وەڵامێکی بۆیان نییە. دوو کار دەکرێت، یا دەتوانین خۆمان و کەسانی تر فریوبدەین و بە شێوازێک هەڵسوکەوت بکەین کە هەرچی پێویست بێت دەزانین، یاخود دەتوانین چاومان لەسەر کێشەکان بۆ هەمیشە ببەستین و لە بەرەوپێشچوون بوەستین. مرۆڤایەتی لەم کێشەدا بووە دوو بەش. خەڵک یا بە تەواوی دڵنیان یان بە تەواوی گوێیان بەستووە. هەردوو بەش لە قووڵایی مووەکانی کەروێشکدا پاڵکەوتوون. سۆفیا وەکو ئەوە وایە کە دەستێک کارتی یاری بکەین بە دوو بەشەوە. خاڵە ڕەشەکان لە لایەکە و خاڵە سوورەکان لە لایەکی ترەوە لەسەریەک دانێین بەڵام لە ناکاو جۆکەرێک سەر دەردێنێ کە نە پێکە نە خشتە نە دڵە نە خاچە سوقرات لە ئاتین هەر ئەو جۆکەرە بوو نە دڵنیا بوو نە بێ گوێدان تەنیا دەیزانی کە هیچ نازانێت و ئەو ڕاستیە ئازاری ئەدات. بۆیە فەیلەسوف کۆڵ نادات و لە گەڕان بە دوای ڕاستیدا شەکەت نابێت. دەڵێن یەکێک لە خەڵکی یۆنان لە غیبزانی پەرزچشگەی دۆلفی پرسیار کرد، زاناترین پیاوی ئاتین کێیە؟ غیبزان وتی سوقرات زاناترین کەسی ناو مرۆڤە. کاتێک سوقرات ئەمەی بیست زۆر تێڕاما. سۆفیا دەبێت زۆر پێکەنی بێت. بۆیە چوو بۆ لای کەسێک کە خۆی و هەموو خەڵک بە زانایان دەزانی. بەڵام کاتێک کە ئەم کەسە توانای وەڵامدانەوەی پرسیارەکانی ئەوی نەبوو، بۆی دەرکەوت کە غەیبزان زۆر هەڵەی نەکردووە. سوقرات پێی وابوو کە بۆ چاکە و وەفای خۆمان، دەبێت بناغەیەک دابنێین. پێی وابوو ئەم بناغەیە لە مێشکی مرۆڤدایە و سوقرات ئەم باوەڕە قورسەی بە عەقڵی مرۆڤ، دەبێت بە عەقڵگەرا ناو بەرین، بۆچوونی ڕاست دەبێتە هۆی کرداری ڕاست. پێشتر باسمان کرد کە سوقرات دەیوت ئیلهامێکی خودایی ئەو ڕێنوێنی دەکات. هەروەها ویژدانە کە پێی دەڵێت چی باشە و چی خراپە. دەیوت هەر کەس بزانێت ڕاست چییە، دەست ناداتە ناڕاستی. مەبەستی ئەوە بوو کە بۆچوونی ڕاست ئەنجامی باشی لێ دەکەوێتەوە و تەنیا کەسێک کە بە باشی کار دەکات دەتوانێت خۆی بە مرۆڤی پاک بزانێت. ئەگەر کاری خراپ دەکەین هۆی ئەوەیە کە لەوە باشتر نازانین. بۆیە زۆر پێویستە درێژە بە خوێندن و فێربوون بدەین، سوقرات لە هەوڵی ئەوە دابوو کە پێناسەیەکی ڕوون و بڕوا پێکراوی جیهانی بۆ ڕاست و ناڕاست بدۆزێتەوە. بە پێچەوانەی سۆفستاییەکان پێی وابوو هێز و توانای جیاکردنەوەی چاکە و خراپە لەسەر شانی مرۆڤە نەک کۆمەڵگە. سۆفیا بەشی کۆتایی باسەکە لەوانەیە ئەندازەیەک ناڕوون بێتە بەرچاو. بە شێوەیەکی تر دەیڵێین، سوقرات پێی وابوو کەسێک بە پێچەوانەی هەستی خۆی بجووڵێتەوە ناتوانێت مرۆڤێکی خۆشبەخت بێت و کەسێک کە دەزانێت خۆشبەختی چۆن بەدەست دێت بە دڵنیاییەوە بەو جۆرە دەکات. بۆیە کەسێک دەزانێت ڕاست چییە بە ناڕاستی هەڵسوکەوت ناکات. چۆن دەبێت کەسێک بە دەستی خۆی خۆی بەدبەخت بکات؟ سۆفیا ڕاست چۆنە؟ ئەگەر تۆ بەردەوام کارهایەک بکەی کە لە دڵەوە دەزانیت گونجاو نییە، ئایا ئاسوودە دەبیت و دڵت ئارام دەگرێ؟ زۆر کەس دەناسی کە درۆ دەکەن، خەڵک فریو دەدەن ڕقیان لە خەڵکە، ئایا ئەوان نازانن کە ئەم کارانە دروست نییە؟ ئایا وا بیر دەکەیتەوە ئەم مرۆڤانە خۆشبەختن؟ سوقرات دەیگوت کە نین. سۆفیا نامەکەی خوێندەوە و خستیە ناو پاکەتی نامەکان و بە سنگە خشکێ لە حەشارگەکە هاتە دەر. دەیویست پێش ئەوەی دایکی لە بازاڕ بگەڕێتەوە لە ماڵەوە بێت و نەکەوێتە بەر پرسیار. سەرەڕای ئەوانە بەڵێنی شۆردنی قاپ قاچاخی بە دایکی دابوو. تازە خەریکی شۆردن بوو کە دایکی بە دوو باوەشی پڕەوە هاتەوە بە سۆفیای وت. سۆفیا ئەم ڕۆژانە زۆر لە ناو فیکر دایت سۆفیا بە ڕاستی نازانم چی بکەم. سوقراتیش نەیدەزانی تەنیا دەیزانی کە هیچ نازانێت بەو جۆرەش زاناترین مرۆڤی ئاتێن بوو. دایکی زمانی وەستا تا لە دواییدا وتی ئەم شتانە لە خوێندنگە فێر بوویت؟ سۆفیا سەری بە هێمایی سۆفیا سەری بە هێمای نا بزواند. لەوی شتێک فێر نابین. جیاوازی مامۆستایان و فەیلەسوفەکانەوەیە کە مامۆستاکان وا دەزانن زۆر شت دەزانن و ئەم شتانە بە زۆر دەکەن بە گەرووی ئێمەدا. بەڵام فەیلەسوفەکان هەوڵەدەن هەنگاو بە هەنگاو لەگەڵ خوێندکاردا چارەسەری کێشەکان بکەن. دیسانەوە خەریکین دەگەڕێینەوە بۆ کەروێشکە سپییەکە. من دەمەوێت بزانم ئەو کوڕەی خۆشەویستی تۆیە کێیە؟ ئەگەر نا وا دەزانم کە عەقڵی لەسەر جێگەی خۆی نییە. سۆفیا ڕووی لە دایکی کرد و لەتە پارچەیەکی بە دەستەوە بوو بەرزی کردەوە و وتی، عەقڵی لە جێگای خۆیدایە، بەڵام پێی خۆشە خەڵک بخاتە جووڵە و ئەوان لە خەوی نەزانی بە ئاگا بکاتەوە. بەسە، بە بڕوای من کەسێکی چەقاوەسووە. نە چەقاوەسووە و نە کەمڕوو. دەیەوێت بگاتە عەقڵی ڕاستەقینە، جیاوازیی جۆکەر و کارتەکانی تر هەر ئەوەیە. چیت وت جۆکەر؟ سۆفیا سەری بزوان، هەرگیز فیکرت کردووەتەوە لە نێوان کارتەکانی یاریدا دڵ و پێک و خشت و خاچی زۆری تیایە بەڵام یەک جۆکەری تێدایە سۆفیا تۆ چی دەڵێیت تۆیش کەم پرسیار ناکەیت. دایکی شتومەکەکانی خستە شوێنەکانی خۆیان ڕۆژنامەکەی هەڵگرت و چووە ژووری دانیشتن. سۆفیا هەستی کرد دایکی دەرگاکەی توند لە هەموو کەسێک پێوە دا، سۆفیا قاپەکانی شۆرد و چووە ژوورەکەی خۆی. مل پێچە ئاوریشمییە سوورەکە کە خستبوویە پەنای لێگۆکان لە سەر کۆمیدەکە هێنایە خوارەوە و بە وردی سەیری کردەوە هێڵدا. ئاتین خانمە بەرزەکان لەسەر وێرانەکان بنیات نراون. دایکی سۆفیا سەرەتای شەو چوو بۆ دیداری هاوڕێیەکی. هەرەوەندە لە ماڵ چووەدەر سۆفیا چوو بۆ ناو حەشارگەکەی پاکەتێکی گەورەی لە پەنای پاکەتی نامەکانی تردا بوو کردیەوە شریتێکی ڤدیۆ بوو بە ڕاکردن چووە ناو ماڵەوە فەیلەسوفەکە لە کوێوە دەیزانی ئەوان نامێری ڤدیۆیان هەیە ئەم شریتە چیە سۆفیا شریتەکەی خستە ناو ئامێرەکە شارێکی بەربڵاو هاتە سەر شاشەی تەلەفزیۆنەکە کامێرەکە ڕووی کردە ئاکرۆپۆلیس و سۆفیا زانی کە شاری ئاتینە. وێنەی ئەم شوێنەوارە داڕماوانەی زۆر دیبوو. وێنەکان ڕاستەوخۆ بوون، گەشتیارەکان بە بەرگی هاوینەوە بە کامێرای سەرشانیانەوە بە ناو خانووە ڕووخاوەکاندا دەگەڕان. یەک دوو کەس وا دیار بوو پارچە نووسراوێکیان بە دەستەوە بوو، دەهاتنە بەر کامێراکە، لەسەر پارچەکە نووسرابوو، هیڵدە. یەک دوو خولەک دوایی وێنەی پیاوێکی پان و پۆڕ بە تەمەنێکی مام ناوەندییەوە دەرکەوت. باڵایەکی کورتی هەبوو، ڕیشێکی ڕەش و ڕێک و پێک و کڵاوێکی لەسەر دابوو، سەیری کامێراکەی کرد وتی. سۆفیا بەخێرهاتی بۆ ئاتین. هەروا کە دەردەکەوێ زانیوتە من ئالبێرتۆ کناکسم. ئەگەر بڕوا ناکەی جارێکی تر دەڵێم کە کەروێشکە گەورەکە ئێستاش لە کڵاوی سیحربازەکەوە دەردەکەوێت. ئێمە لە هەرێمی ئاکرۆپۆلیسدا وەستاوین، وشەی ئاکرۆپۆلیس بە واتای قەڵا یا ڕاستتر بڵێین شاری سەر کێو و یاڵە. مرۆڤەکان لە دەوری بەردینەوە لێرە ژیاون. هۆی ئەم کارە شوێنی تایبەتی ئێرەیە. شوێنێکی بەرزە و بەرگری لە بەرابەری هێرشبەرەکاندا ئاسانە. سەرەڕای ئەوە ئاکرۆپۆلیس دیمەنێکی زۆر باشی لە سەر یەکێک لە باشترین شارەکە کەنار ئاوییەکانی دەریای ناوەڕاست هەیە. ئاتینی کۆن لە دەشتی بەردەمی ئەمبەرزیەدا بنیات نراوە و ئاکرۆپۆلیس بۆتە قەڵا و پەرستشگەی ئەم شارە. لە سەرەتای سەدەی پێنجەمی پێش زایین شەڕێکی سەخت لە نێوان یۆنان و ئێراندا ڕووی دا. خەشایارشا، پادشای ئێران لە چوار سەد و هەشتا ی پێش زایین ئاتینی داگیرکرد و تەواوی بینا چێوییەکانی ئاکرۆپۆلیسی سوتاند. ساڵێک دوای ئەوە ئێرانیەکان شکستیان خوارد و ئەمە سەرەتای دەستپێکردنی دەورەی زێڕین بوو. ئاکرۆپۆلیس بە مەزنی و جوانیەکی زۆرتر لەوە پێش، بەڵام ئەم جارە لە شێوەی نزرگە و پەرست تشگەدا بنیات نرایەوە.